ساڵانێکی زۆرە فەرمانبەرانی قەزای کفری لە چاوەڕوانی وەرگرتنی زەویدان، ئەوان چەندین جار فۆرمیان پێ پڕکراوەتەوە و ناویان نووسراوە، بەڵام تا ئێستا زەویان بۆ دابین نەکراوە، سەرۆکی شارەوانیی قەزاکەش ئاماژە بەوە دەکات کە چاوەڕوانی فەرمانی سەرەوەی خۆیانن، ماوەی چەند ساڵێکە بەهۆی دابەشنەکردنی زەوی و دروستنەکردنی یەکەی نیشتەجێبوونەوە لە کفری، قەیرانی نیشتەجێبوون سەری هەڵداوە و لە ئێستاشدا بەهۆی هاتنی ژمارەیەکی زۆری ئاوارەکانەوە کاریگەری ئەو قەیرانە زیاتر بووە. فەرمانبەران ئاماژە بەوە دەکەن، چەندین جار بەڵێنی دابینکردنی زەوی یان یەکەی نیشتەجێبوونیان پێدراوە. ساباح فەتحوڵڵا، مامۆستا و یەکێک لەو کەسانەی بەشداری لە کەمپین و هەڵمەتەکانی فشار بۆ دابینکردنی زەوی بۆ فەرمانبەرانی قەزای کفری کردووە، بە رادیۆ دەنگی وت، سوودمەند نەبوونە لە ماوەی ئەم دە ساڵە. بەداخەوە یانی بەردەم داواکاریەکانمان و نەهاتنە هیچ لە بەر لە بەرپرسانی شارەوانی و هیچ کات لە وەزیری شارەوانی چەند جارێک وەعدی داوەت تا ئێستاکە وەعدەکەی جێبەجێ نەکردووە. ئەگەر لە شوێنەکانی دیکەدا کێشەی نەبوونی زەوی هەبێت بۆ دابەشکردن ئەوا لە کفری ئەو کێشەیەش نییە چونکە بە وتەی وەسفی عومەر سەرۆکی شارەوانیی قەزاکە دەرخستیان بۆ چوار سەد پارچە زەوی کردووە و لە قۆناغی کۆتاییدایە چاوەڕوانی پەسەندکردنین بۆ ئیفرازکردن و دابەشکردنی کرد کە زوێی مانای بووژانەوە بۆ کریا هاوەن ئەو شارەوانی و لە ڕێگای ترشۆ کەشفمان کردە بۆ فڕازکردن چوار سەد پارچە زەوی و کەشفەکەیش هەر لە مەرحەلەی کۆتاییە لە هەولێر ان شاءاللە پەسەند کریا کە پەسەند کرا و تەواو پارەکەمان وەرگرت ئێمە ئەو چوار سەد زەویە حازرین فراز دەکەین بۆ هاوڵاتیان. جگە لە زەوی لە کفری پرۆژەکانی دروستکردنی یەکەی نیشتەجێبوونیش بوونیان نییە، سەرۆکی شارەوانی کفری وەسێ عومەر بە ڕادیۆ دەنگی ڕاگەیاند کە زیاتر لە سەد دۆنم زەوییان بۆ یەکەی نیشتەجێبوون هەیە و نووسراویان کردووە بۆ دەستەی وەبەرهێنان بە مەبەستی ئاگەدارکردنەوەیان. ئێمە دابەشکردن زەوی یاخود نیشتەجێبوون یەک شتی ئەساسییە گەرە زەویت بێت کە ناو شارەوانی و بێت ئێمەش زەویمان هەیە هاوە ناو شارەوان گوزارمان بۆ کراوە کە واتە ئەتفا و نووسراوشمان کردووە بەو مەبەستە بۆ قایمقامیەت و لە ڕێگای قایمقامیەت بۆ ئیدارەی گەرمیان و بۆ دەستەی وەبەرهێنانیش کتابیشمان کردە لە ڕێگای تر و بۆ گشتی خۆمان ئەوانیش هەر نووسراویان کردە بۆ دەستەی وەبەرهێنان. کە شارەوانی کفری سەد دۆنم زیاتر هەیە بۆ یەکەی نشتیجێ بوون. لە ماوەکانی ڕابردوودا جارێکی تر فۆرم فەرمانبەران پڕ کرایەوە، قسە لەو بارەیەوە کرا کە فۆرمەکان بۆ دابەشکردنی زەوییە بەسەر فەرمانبەرە سوودمەندنەبووەکان، مامۆستا سەباح فەتحوڵڵا لەو بارەیەوە ئاماژەی کرد کە ئەمە یەکەم جار نییە کە فۆرم بە فەرمانبەران پڕ دەکرێتەوە، بەڵام هەموو ئەم پرۆسانە بێ ئەنجام بوون و تەنها بەڵێن بوون. ئەمە جارێک دوو جار سێ جار فۆرمیان پڕکردو تایسا هەر وەع دەدەن و تایساکەش جێبەجێ نەکراوە و تایسایش دابەش نەکراوە زەویەکان و من داواکاریەکم لە بەرپرسانی شارەوانی هەیە وەزیر نەورۆز خان ینی چەند جارێک هاتوت سەر شاشە وەعدی داتە هاوڵاتیان و فەرمانبەران بۆی زەوی دابەش بکات تایساکە بەداخەوە زەویەکانی دابەش نەکردو سەر ڕای ئەم قەیرانەی کە خەڵک پارەی نییە خەڵک ئیشی نییە هیوادارم زەویەکان دابەش کرێ بۆی خەڵک ئەو نەهامەتی و ئەو کەموکورتیانەی لێ بڕوێتەوە و ئەو قەیرانەی لە بیر بچێتەوە. لە کاتێکدا فەرمانبەرانی کفری ساڵانێکە فۆرمی وەرگرتنی زەوییان پێ پڕ دەکرێتەوە، شارەوانی قەزاکە دەڵێت ئەگەر ڕێوشوێنەکان دەستوبردیان تێدا بکرێت، ئەوا زەوی لەبەردەستە بۆ دابەشکردن. کەوایە، ئۆباڵی بێبەشبوونی توێژی فەرمانبەران لە وەرگرتنی زەوی لە ئەستۆی کێدایە؟ لە کفرییەوە بۆ ڕادیو دەنگ، ئومێد زەنگەنە.